علی خاتم الانبیاء والمرسلین سیدنا و حبیبنا محمد و علی آله و اصحابه اجمعین ئیماندارانی بەڕێز میوانانی ماڵی خوای پەروەردگار لە پێش جەژنی پیرۆزی قورباندا لە خزمەت زنجیرە باسێکی عەقیدە و بیروباوەڕدا بووین چەند باسێکمان ڕوون کردەوە لەسەر ئەوەی کە ئەم دینداری و خواناسیە دەبێ بە شێوەیەک بکرێ کە خوا و پێغەمبەرەکەی صلی الله علیه وسلم پێیان گەیاندوین و بۆیان ڕوون کردوینەوە و ئینسان ئەگەر لەم دنیاە دەرچوو هەرچەند گوناهبار و تاوانبار بێ کە هەرچینەوەی ئادەمە خەتا و تووشی گوناهباری دەبێ بەڵام بە شەرتێ عەقیدە و بیروباوەڕی سەلامەت بێ ان شاء اللە لە قیامەتا سەرفرازە بەڵام خوا نەخواستە ئینسان هەرچی کردەوە باشەکانیش بێ ئەنجامی داوێ ئەگەر بە عەقیدەیەکی خراپەوە بچێتەوە قاپی خوا و بیروباوەڕەکەی سەلامەت نەبێ و شیرک و بتپەرستی لە ناو دڵ و دەروون و کردەوەی دابێ ڕەنج بە خەسار دەبێ و مایە پووچ لە قیامەتا دەمێنێتەوە ئەم جومعەیە باسی یەکێ لەو شتانە دەکەم کە لە شەرعا زۆر گرنگی پێدراوە بەڵام مسلمانان لەم سەردەمەدا لە سنووری ئێمەدا بەلایەنەوە بۆ شتێت شتێکی سادە و بەکاری دێنین و پێغەمبەری صلی الله عليه وسلم ئاگاداری کردوینەوە کەوانەکەین ئەویش بریتیە لەوەی سوێند بە غەیری خواب خۆی پێغەمبەر صلی اللە علیه وسلم فەرمووی من حلف بغیر الله فقد اشرک هەر کەسێ سوێن بە غەیری خوا بخوا هاوبەشی بۆ خوا بڕیار داوە چونکە سوێن بە شتێک دەخورێ کە تۆ لات زۆر گەورە و عەزیم بێ کە ئەو شتەش تەنها زاتی پەروەردگارە بە نسبەت ئینسانی ئیماندارەوە پێغەمبەر صلی اللە علیه وسلم گوێبیست دەبوو موسڵمانەکان لە مەدینە کە سوێندیان دەخوارد عەشق و سۆز و ئەوینێکی تایبەتیان هەبوو بۆ مەککەی پیرۆز بۆ کەعبەی پیرۆز بۆ قیبلەی موسڵمانان شوێنی لەدایک بوونیان بوو لەگەڵی ڕاهاتبوون نیشتیمان و زێدیان بوو بەجێیان هێشتبوو و کەعبەش قیبلەگەی هەموو مسوڵمانانە بۆیە سوێندیان دەخوا پێغەمبەر صلی الله علیه و سلم گوێی لێ بوو دەیانگوت والکعبە ئەگەر یەکێ سوێندی بۆ کەسێ بخوادایە دەیگوت سوێند بە کەعبە سوێند بە ماڵی بیت کە ئەو ماڵی بیتە خۆی ماڵ هەر بیتە لە زمانی عەرەبیدا تەرجمەکەی بیتە کەسێ لە ماڵی بیت واتە ماڵ هەر بیتەکەیە ئینا خۆی ناوی کەعبەی پیرۆزە ئەیگوت سوێند بە کەعبەی پیرۆز ها کەعبە چەند مقەدەسە زیاد لە ملیارێک و سێ سەد و ئەوەندە ملیۆن موسڵمانە لە نوێژا ڕووی تێدەکا کەچی دروست نییە سوێندی پێ بخۆی پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی بڵێن وەڕەبی الکەعبە بڵێن سوێند بەخوای کەعبە مەڵێن سوێن بە کەعبە کەعبە خۆی سوێندی پێ ناخورێ دروست نییە سوێن بە کەعبە بخۆی بڵێ سوێن بەخوای کەعبە کە ئەڵڵایە هەمانە حاجیە بەداخەوە لە حەج دێتەوە وە قەسەم بەو کەعبەی کە زیارەتم کردووە لە حەج هاتۆتەوە نازانە ئیسلامەتی باسی چی تێدایە سوێن بە کەعبەی پیرۆز دەخوا کە پێنجڵان فەمووی بڵێ وە ڕەبی الکەعبە سوێن بە پەروەردگاری کەعبەکە ئەڵڵایە لە کوردەواری ئێمەدا، لە سنووری ئێمەدا خەڵکێک هەیە سوێن دەخوا هەر دەم هەڵێنێتەوە بە سەری باوکم، بە گۆڕی دایکم، بە گۆڕی جوانەمەرگ، بە چاوی تۆ، بە سەری تۆ. ئەمانە ئەبێ گوێ بگرن کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی ان الله ينهاكم ان تحلفوا بآبائكم ئا سەیری حەدیسەکە کەن وەکو خۆی ئین اللە خوا بۆ خۆی نەهی لێ کردووە پێغەمبەر ئاگاداری کردینەوە ئەمە قسەی من نییە خوا بۆ خۆی نەهی کردووە بەرگری کردووە فەرمانی کردووە کە نابێت کەس سوێند بخوا بە باوک و باپیرانی بە جەد و ئابایی بە گۆڕی فڵان کەسی ومن كان حالفا فليحلف بالله أو ليصمت ئەگەر کەسێ ناچار بوو سوێن بخوا با سوێن بخوا بخوا یان بێدەنگ بێ یان سوێند مەخۆ بێدەنگ بە یان کە سوێندت خوارد بە زاتی پاکی پەروەردگار کە ئەڵڵایە سوێند بخۆ ئەمڕۆ سوێندی ناشەرعیمان گەلێک زۆرن ئیماندارانی بەڕێز بە خوشکان و بە برایانەوە باش گوێی بۆ بگرن ئەمانە هەرچەند پیرۆز و بەڕێزن پیرۆزی و بەڕێزی شایەنی قەدر و حرمەت جیاوازە لەگەڵ شەرعا ئەمانە قەدر و حرمەتیان یەکجار زۆرە بەڵام شەرع دەفەرمێت نابێت سوێندیان پێ بخۆی ان اللە ینهاکم خوا بۆ خۆی نەهی کردووە سوێند بەمانە بخۆی ئەبێ بە قسەی پەروەردگارت بکەی کە ئەڵڵایە مادام ئەهلی جومعە و جەماعەتی نان بژێوی ژیانە گەلێک کەسم بینیوە نانەکە بێسەوە قەسەم بەم قورعانە پەڕێکی لە قورعان کەمترە قەسەم بەم نانەی نان پیرۆزە بژێوی ژیانە ئەو نانی گەنمە ئەو نانی جۆیە بەڵام دروست نیە سوێندی پێ بخۆی سوێند بە نان مەخۆ ڕێز بەوە لە نان دەگیرە شکرانەی خوای لەسەر بکە کە دەستت کرد بە خواردنی بڵێ بسم اللە کە لێ بوویە بڵێ الحمد للە ئەینا دروست نیە بڵێی سوێند بەم نانەی یان ئەمە نانە پەڕێکی لە قورئان کەمترە ئەمە قسەی شەرع نییە و خەڵک خۆی دروستی دەکا خەڵکێک هەیە بەداخەوە هەر دەم هەڵێن دڵە بە شەرەفم ئەمە ڕوشەیەکی بۆ مسلمان نەگونجاوە ئەگەر بەدەمی هەر یەکێکماندا هاتبێ ئەبێت تەوبەی لێ بکەین بەداخەوە لەگەڵ ڕێزمدا بۆ جەنابتان دول لەڕووی ئێوە هیوا هەیە باوەڕتان بێت کە دەکرێتە معامەلە بۆ دە هەزاری تەبع دە جاران تەڵاق دەخوا کەچی شەرەفی خۆشی ئەوەندە پێ مقەدەسە کە دەڵێ بە شەرەفم یعنی نعوذ بالله لێوە تەڕیزی خواوە سوێندی پێ دەخوا هەیە دەڵێ بە چاوی تۆ بە سەری خۆم بە سەری باوکم بە هەرچی ئەولیا و پیاو چاکە دروست نییە ئەمە دروست نییە بڵێ بە قەبری پێغەمبەر دەبێ وا بکەی بە قەبری پێغەمبەر ناچم بۆ ماڵی فڵان کەس دروست نییە لە شەرع بڵێ بە سەری پێغەمبەر صلی الله علیه وسلم ئەو کارە دەکەم ئەها شەرع لە پێشەوە لە خۆیەوە دەستی پێ کردووە خوا کە قبوڵی نەبوو بە پێغەمبەرەکەی بە سەری پێغەمبەرەکەی سوێند بخۆی سەری باوکی تۆ چێ لە چاو سەری پێغەمبەرە کە دروست نەبوو بە کەعبەی پیرۆزەکەی سوێند بخۆی کەماڵی خۆیەتی ئەی دروست نییە بە شوێنێشە سوێند خۆی ئەو بۆیە خوا لە ئەساسیاتی دینەکەەوە دەستی پێکرد و سوێند خواردنی لە ئێمە مەنع کرد ئەگەر پێغەمبەرت خۆش دەوێت بزانە چی ئەمر پێ کردووی چیت بە چاک زانیوە تۆ ئەوە جێبەجێ بکە خەڵکێک هەیە لە وڵاتی ئێمەدا سوێن دەخوا دەڵێ سوێن بەو ئاڵای کوردستانە سوێن بە گۆڕی شەهیدان سوێن بە خاچی نیشتیمانی پیرۆزی کوردستان سوێن بە گۆڕی شەهید فڵان کەس بە فڵان سەرکردە ئێمە دەڵێین ئەمە لە شەرعا دروست نیە ئازیزەکەم من لەگەڵ دیندار و ئەهلی مزگەوتا قسە دەکەم ئەوەی کە دی ئەهلی دین نیە نە گوێ بۆ ئێمە دەگرێ و نە ئێمەش ئیشمان بەوە من بۆ تۆی ئیماندار قسە دەکەم کە لە جومعەیا دانیشتووی کە گوێت لە دەنگمانە ئەمانە معنای ئەوە نییە پیرۆز نین بەڕێزەکەم معنای ئەوە نییە شەهیدان پیرۆز نین معنای ئەوە نییە ئاڵای پیرۆزی دەستی قازی پیرۆز نییە معنای ئەوە نییە ئەو شەهیدانەی کەوا گیان ئازیزترین شتی ئینسان ڕوحیەتی لە پێناوی ئازادی و سەرفرازی ئەم میللەتەدا کە من و تۆ ئاوا بە ئازادی لەم جومعەدا قسە بکەین و یەکتری ببینین گیانیان بەخت کردووە جێگایان بەهەشت بێ و خوا لە ئێمەش و لەوانیش ببوورێ مەعنای ئەوە نییە ئەوانە پیرۆز نین معنای ئەوە نییە ئەم خاکەی کە خوا لە قورئانا بە پیرۆز ناوی بردووە کە دەفەرمێ وەستەوەت عەلی الجودی ئەرزی مبارەکە لەسەر زمانی نوح معنای ئەوە نییە مبارەک نییە معنای ئەوە نییە پیرۆز نییە بەڵام دەڵێم سوێندی پێ ناخورێ دروست نیە بڵێی سوێند بەو ئاڵای کوردستانە بڵێی بە گۆڕی شەهیدان بە گۆڕی فڵان کەسی سەرکردە بە گۆڕی جوانەمەرگی برام ئەمانە دروست نین ئەگەر تۆ ئەهلی دینی ئەمانە بەوە ڕێزیان لێ دەگیرێ خیانەتی لێ مەکە بەوە ڕێز چەند کەسەیە لە پەنا گۆڕی شەهیدانەوە نان دەخوا دز خیانەتکار گەندەڵ کەسی هەر زمانی هەڵدێنێتەوە بە گۆڕی شەهیدان وا دەبێت با بە تۆ لە پەنا شەهیداندا دەلەوەڕێی دول لە ڕووی ئێوە شەهیدان بەوە ڕێزیان لێ دەگیرێ ئەم ئازادیە لەدەست نەدەین ئەنفالەکانمان زیندە بە چاڵەکانمان ئەوانە شەهیدانی بارەگای خی پەروەردگارن نیشاڵدا شەهیدی قیامەتن ئێمە ئەو پەڕی حرمەتمان هەیە بۆ ئاڵاکەی خۆمان کە بە دەستی قازی بە دەستی مەلایەکی کورد بە دەستی شێخی پیرانەوە هەڵکراوە ئێمە ڕێزمان هەیە بۆ ئەو خاکەی کەوا شانازی پێوە دەکەین ئەم کوردستانە دایکی یەکەممانە هەر کەسێ خیانەت لە دایکی بکا ئەو پەڕی نامەردیە کە دایکی ئەسڵیمان ئەم کوردستانەیە کە لەسەری لەدایک بووین کە دەچینەوە باوەشی و لە باوەشمان دەگرێتەوە جارێکی تر ئەمانە ئەوەندە پیرۆزن ئیسلام ئەمری پێکردەوە پارێزگاری لێکردنیان بەڵام بۆ سوێند نابێ نابێ سوێندی پێ بخۆی هەیە بەداخەوە چەند جار خەڵکمان بینی سوێندی بەو ئاڵای کوردستانە خوارد سوێندی بەو گۆڕی شەهیدانە خوارد و خیانەتی لەو ئاڵای کوردستان و کوردستان و شەهیدانی کوردستانیش کرد چەند خەڵک هەیە بەداخەوە پارەی شەهیدانی کوردستانی خوارد ئیسلام دەفەرمێت بە ئەڵڵا سوێند خۆ چونکە هەر کەسێ لە ئەڵڵا ترسا بەس خوای بەلاوە گەورەتر بوو لە هەموو شتێک ڕێزی شەهیدەکەش دەگرێ و بە چاوی خیانەت سەیری ژنەکەی ناکا چەند بەرپرس بووە پەلاماری کچی شەهیدانی داوە کە چۆ بۆ شەهیدانەکەی تەماحی لە ژنەکەی کردووە لەو هاوسەنگەرەی کە لە سەنگەرا لەگەڵی کوژرا کەچی تموحی لە ژنەکەی دا ئێستا ئەوە لە خوا ناترسێ ئەوەی کە لە خوا بترسێ ئاگای لە ماڵ و منداڵەکەیەتی ئەوەی کە لە خوا بترسێ ڕێز بۆ ماڵ و منداڵی شەهید و ژنەکەی ئەو ژنە بە شەرەفەی کە بە گەنجی و جوانی لەسەر کۆمەڵە مناڵی بێباوک دادەنیشێ کە باوکەکەیان لە پێناوی ئەم خاکەدا شەهید کراوە بەڵام ئەو کەسەی کە لە خوا نەترسا پەنا بە خوا کە هەر دەم هەڵدێنێتەوە بە گۆڕی شەهیدان وا دەکەم و کەچی بە ئامادە نیە بە ئەڵڵا سوێند بخوا چونکە ترسی ئەڵڵا لە دڵیا نیە وەڵاهی لە باوەشی ئافرەتێکی عائیلەی دایان پیسی لەشفرۆشە کورد و کوردستان و شەهیدان دەدۆڕێنێ وەڵڵاهی ئەو پارەیەی کەوا هی خوێنی شەهیدانە و ئەم ڕۆژە بەدەست هاتووە و خوای گەورە بەرهەمەکەی بە زایە نەداوە لەسەر مێزی قومار بە چەند دەفتەر دۆلار دەیدۆڕێنێ ئەسەفە بۆ ئێمە جمعە حادیسەی ڕۆژ باس دەکات جمعە شتێک نییە وڵی چم و مامەسا باش بوو بەخوا دەخپەکەی دەدە قەبوو نەجاتمان بۆ هاتینە دەرێ لای ئێمە جمعە وانە لای ئێمە ئەحداسی ڕۆژ باس دەکەین بۆ ئێوەی ئەهلی ئیمان لە ئیسلامیشەوە چارەسەر وەردەگرین نەخۆشیەکان باس دەکەین لە قورئان و سونەتی پێغەمبەریشەوە صلی الله علیه وسلم لە کتێبی پێشینان و پیاوچاکانی صالحمانەوە دەرمانەکەش بە ئێوە دەڵێین ئەمە خیانەت نییە بە گۆڕی شەهیدان کە ئێوە سوێندی پێدەخۆن هونەرمەندێکی بەناو هونەرمەندی لوبنانی ڕم بێ ناوێ ناشتێکی جوان نەبێ بەڵام هەر ناچارم بڵێم نەجوا کەڕەم بۆی کە خەڵک ڕابردوەکەی بناسێ نەجواکەڕەم پێرە دوێنێ لە هەولێر کۆنسێرتی هەبووە ئەمڕۆ تەشریفی بە قافڵەکانی دەگاتە سلێمانی ئەم بەم جادە موبارەکەدا دێت سم جادەکەش پیسکە نەجواکەڕەم و ئافرەتە لوبنانیەی کە کاتی خۆی عەشیقەی عودەی کوڕی سەدام حسێن بوو عودەی لە خاریجەوە لە لوبنانەوە داوەتی کرد و لە سەدام ڕەقسی لە بەردەمی عودەی و سەدامی کوڕیدا دەکرد ئەوە ئەبوایە هەر نانێشتایە بێتە کوردستان، چونکە عەشیقە و دڵداری عودەی کوڕی سەدام بوو. بەڵام بەداخەوە لە کوردستانا سەرکردەکان پێشوازییان لێکرد، دوو مانگ زیاتر بلیتی بۆ دەفرۆشرێ. سەعات یانزە و پێنج دەقەی ئەم پێش جومعەیە ئاگام لێ بوو ڕیکلامیان بۆ کرد دەڵێ بلیت لە ڕیزی پێشەوە نەماوە لە هۆڵەکەدا لە ئێستاوە خەڵک وا چۆ دانیشتۆ بۆ ئێوارێ کورسی پێشەوە نرخەکەی گەیشتە هەشت گەڵا هەشت سەد دۆلار بەس کورسیەوەی پێشەوە چوار ڕیزی یەکەم هەشت سەد دۆلارە چوار ڕیزی دووەم دوو سەد و پەنجا دۆلارە باقی بۆ سەر جادەکەی دەرێ سەد و حەفتا و پێنج دۆلارە ئەوەی کەوا بیەوێ بە خێزانی دانیشە بنەماڵەکەی ئەبێ هەشت هەزار دۆلار بدا بەسەریەکەوە هەشتا وەرەقە ئەخ تخوا ئەمە خیانەت نییە بە گۆڕی ئەو شەهیدانە ئەو شەهیدانە لەو قەبرستانە زیندوو بنەوە بەمە ناڕازین ئافرەتێکی لوبنانیمان بۆ چێ بابە گیان ئەگەر دەڵێ ئەمانە دژی ئازادین و ئەمە لە سایی دیموکراتیدا ئازادە بێدینێک دەیگوت کەناڵی تەلەڤیزیۆنی تۆ کۆنترۆڵەکەی بەدەست خۆتە کابرا دەچێ خۆ کەس بە زۆری ئەوە تایمە هاتوین بۆ جومعە ئەویش دەچێ بۆ سەیری گۆرانی ئێمە ئەو فەزا دیموکراتیەمان پێ ڕەفزە ئێمە پێمان ڕەفز نییە مەسەلە وە نییە مە گۆرانی بێژیان نا ئەڵێی نابێ پارەی ئەم وڵاتە بە فیڕۆ بچێ چونکە زیاتر پێویستیمان هەیە لەلای منی مەلا و مسلمان و لەم مینبەرەوە کە قسە دەکەم قورئان خوێنە کە عەبدولباستە کە منشاویە محمد صدیق منشاوی دوو قورئان خوێنی هەرە گەورە و بارزی جیهانی ئیسلامی بوون لەو قەبرە بێنە دەرەوە کە هەموو خەڵک ئێستا دوای پەنجا ساڵ بە دەنگەکانیان دەهەژێ کە عەبدولباست قورئان دەخوێنێ کە قورئان کەلامی خوایە لەو قەبرە بێتە دەرێ و لەوێ قورئان بخوێنێ دروست نییە بە شەرعی خوا تۆ بچی گەڵایەک دانێی بڵێی گوێ لەو قورئان خوێنە دەگرم لە پێشەوە دادەنیشم بۆ قورئان خوێندن دروست نییە چونکە پیرێژنێک لەولاوە بۆ دەرزیەک محتاجە نابێ بێی لەم مزگەوتە گوێ بە من بگری بە پارە ئەمە کە کەلامی خوا بە خەڵک دەڵێ ئەی چ جای بۆ گۆرانی بێژێک ئێمە بۆ هەموو کەسمان پێ ڕەفزە بۆیە ئەوەی لە جیهانی دیموکراتیدا حەڵاڵە لای ئێمەی موسڵمان حەرامە چونکە ئێمە لە خۆشمانی دەگرینەوە خوا دەفەرمێت نانی سەر سفرەکەت حەرامە پاروێڵ زیادەکە بخۆی معدەت بێشە چونکە چاول لە فەقیرێک بێ حەرامە قۆندەرەکەت خەڵک دوو سەد سێ سەد سی هەزاری پێدەدا تۆ بچی نەوەت هەزاری پێ بدەی چونکە دەتوانی ئەو قۆندەرە باشەش لە پێکەی و جووتێکیش بۆ هەژارێک بکڕی کە غمە ماڵی خۆتە خۆ خۆ کۆ زوڵم نییە لە خەڵک ئەی تخوا گوناح نییە پارەی ئەم وڵاتە بەڕێزەکان ئەوا لێ بکرێ ئەها چەند خەڵکمان نەخۆشە یانی ئەوە حسابیان کردووە هەتا ئێستا دەوری نزیکی ملیۆنێک دۆلار لە سلێمانیدا بەس ئەم ئێوارە بۆ نەجوا کەرەم دەڕوا بۆ لوبنان بابە بۆ ئاخر دکتۆرێکی بەڕێز لە ئەرشیفی کەناڵی ئەوەی پێوان کەناڵ چوار کە هەست کەناڵێکی هیچە و پوچە لەوێدا من جۆم لەو دکتۆرە بوو شایەتێکی بە حەقیدا وتی گلەییم لە حکومەت هەیە چەند جار من داوام کردووە پسپۆڕی نەخۆشیەکانی گورچیلەم وتومە تخوا لەسەر حسابی خۆتان بمنێرن بۆ ئەڵمانیا و بۆ ئەمریکا و ئەوانە خەڵک لەوێ کە نەخۆشی گورچیلەی هەیە دکتۆرەکە لەسەر کۆمپیوتەر بە ڕۆبۆت عملیاتی دەکا بەبێ ئەوەی نەخۆشەکە عەزێتی ببێ باشە بۆ ئەم هەنوو هونەرمەندانە داوەت دەکەم بۆ دکتۆرەکانی خۆمان نانێرن دەورە بینن لە خارج باسی گلەیی ئەوەی کرد حکومەت خەڵکی کردووە بە توجاری داو و دەرمان وتی کابرا دەچێت تەماتە دێنێ لە ئەردەن و لە ئێران و لە سووریاوە هەمان کابرا کە تەماتە دێنێ دەچێت داو و دەرمانیش دێنێ ئەرێ تەماتە فرۆش و دەرمان فرۆشی چۆن دەبێ وەکو یەک بێ بۆیە وتی واللهی ئێمە من نەخۆشمان هەیە سی دەرزیم لێدا لێداوە سی دەرزیم بۆ نووسیوە کە لە کاتێکە ئەو سی دەرزێ دەرمانی سێ دەرزی تێدایە لەو ئەردەنە سێ دەرزی لێ ئەدەن چاک دەبێتەوە لێرە ئەو دەرمانە چونکە بە هەرزان دەیهێنن دەڵێن کامە هەرزانە ئەومان دەنێ بە کوردستان سی دەرزی لەو داماوە دەدەن لەو مناڵە چا نابێتەوە چونکە کوتی هەموویش یەک دڵۆپی تێدایە کە لە کاتێکا دەبوو دە دڵۆپ دەرمانی تێدا بووە خیانەتیان لێ کردووە بابە ئەمە ئەمە ملەتی ئێمە شەهیدانی ئێمە ئەنفالەکانی ئێمە دایکانی ڕەشپۆشی شەهیدان مناڵی وامان هەیە ئێستا لەم مزگەوتایە باوکی خۆی نەدی باوکی لە پێناوی ئەم کورد و کوردستانەدا خوێنی لەسەر ئەو بەرد و چیانە ڕژا بەوە ڕازی نییە بەوە ڕازی نییە تر دەست سوێندی پێ مەخۆ بەڵام خیانەتی لێ مەکە خوا دەفە من لە من بترسە من بەس گەورە منم ئەوەی مراقبەی منی لە دڵا بێ سوێندی بە من خوارد خیانەت لە هاوسەنگەرانی شەهیدی ناکە جێگەی ئەسەفە ئەوانە ویست سوێن بە گۆڕی شەهیدان دەخۆن زۆریان داوای دەوڵەتی مەدەنیش دەکەن بەڵام تخوا وەرە ئەوانە کەی مەدەنین کەی لە قانون دەزانن ئایا لە قانونە بیر بکەنەوە بچێ بەردەمی حاکم و دادگا تخوا لێت قبوڵ دەکا حاکم بڵێ قوربان من بە گۆڕی فڵان کەس سوێن دەخۆم حاکم بڵێ بابە نابێ لە دەوڵەتی مەدەنیدا سوێن بەخوای گەورە دەخورێ سوێند بەو کەلامە پیرۆزە دەخوری ئەگەر قورئان لە وڵاتی موسڵمانان بۆ وڵاتانی تریش کتێبی خۆیان ها لێت قبوڵ ناکا حاکم کە کابرایەکی قانونیە لێت قبوڵ ناکا تۆ سوێند بە گۆڕی فڵان کەس بخۆی چون سوێندەکەت بە لەغو دادەنێ بە سوێندێکی بەتاڵی دادەنێ ئەم سوێند خواردنە بە غەیری خوا کاتێک بچووکە شیرکی بچووکە پێی کافر نابی کە ئەو کەسە وەکو خوا تەماشا نەکەی وەکو خوا تەماشای نەکەی لە معەزەمی و گەورەیدا مسوڕک بە لەشت دابێ کە سوێندت پێ بخوات ئەینا ئەو کاتە دوو جۆریە کە پێ سەسەم دیاری کردو لە یەک فەرمودەی شیرینە من حلف بغیر الله فقد كفر او اشرك هەر کەسێ سوێندی خوارد بە غەیری خوا کافر دەبێ ئەگەر ئەو سوێند پێ خوراوی بە قەدەر خوا پێ گەورە بوو پەنا بەخوا یان دەبێتە مشریک ئەگەر لە خوای پێ بچووکتر بوو بەڵام هەر سوێندیشی پێ دەخوات زانای گەورە مامۆستا مەلا محەمەدی بالیسانی گۆڕی پڕنور بێ کە وەفاتی کردو مەلایەکی گەرەک گەورەی ئەم میللەتە بوو لە کتێبەکەی خۆیدا پێڵەن دەنگی دەروون کتێبێکە دەنگی دەروون تەفسیری سوڕەتی ئەلقەلەمە تەفسیری سوڕەتی نونە لە لاپەڕەی چلونۆدا بەسەرهاتێکی واقعی دەگەڕێتەوە دەفەرمێ کابرایەکی دەروێش دەروێشی شێخێک لەگەڵ کابرایەکەدا نیزاعیان هەبوو لەسەر پارەیەک لەسەر شتێک کابرا وتی کاکە گیان دەروێش هەستە باچین بۆ لای شێخەکەت و شەرعمان بکات دەروێش هەم پیاوێکی کە تۆ سێقەت بە شێخی خۆن نێوتی بەڵێ وتی دەی شێخەکەی تۆ پیاوێکی هەم عالم و خواناسە هەم بە حەقەت دیندار و لە شەرع بە ئاگایە شێخانی ئێمە کاتی خۆی ئاوا بوون هەم مەلا بوون شەرعزان بوون هەم بە حەقەت خواناس و پیاو باشیش بوون دەستیش دەروێشی گرت و چونە خزمەت مامە شێخ باسەکەیان بۆ کردە وتی برا بە شەرعی خوا دەروێش ئەم پیاوە شاهیدی نییە کە ئەم شتەی لای تۆ بێت ئەم پارەی لای تۆ بێت دەبێت تۆ سوێندی بۆ خۆی کەلام نێکتی قوربان بەسەر چاو حەقی دەستنوێژم هەیە پەلاماری تاقەیدا و قورعانی دانا و سێجا دەستی پێدادا و قەسەم بە خاوەنی ئەم قورعانەی بەم کەلامی خوای پارەی فڵان کەسم لا نییە کابرا کوتی وەڵا سیقەی پێ ناکەم قوربان نابێ هەر بە قورئانە سوێندە بۆ بخوا دەبێ بڵێ بە سەری شێخیش لا منیە کوتی بۆ خاتری خوا سەری من چییە کوتی قوربان تۆ لێی گەڕێ دەبێ بە سەری تۆش سوێندم بۆ بخوا کە ئەم پارەی فڵان کەسم لا نییە دەرێشتی وەڵا قەت ئامادە نیم بە سەری شێخی سوێندێ بخۆم شێخ زانی ئەمە مەسەلەیەکەیە ئەم پیاوە عەقیدەی فاسدە بەوەی نە تەلیلی دەکا هەیە لا ئیلاهە ئیلەڵڵای دەکا و لە عەقیدە نەگەیوە وتی دەوەڵای حەدێ بەسەری من سوێند خۆی وتی قوربان شتی وا نابێت لەرزی ترسا تێک چوو وتی نا ئیلا بێ بڵێ بە سەری شێخ پارەی فڵان کەسم لا نییە دەکتی وەڵام من قەت ئامادە نیم سەری شێخ بە درۆ بخۆمەڵا پاڵەی فڵان کەسم لایە سێجا بە قورئان سوێندی دەخوارد کە لای نییە کەچی بە سەری شێخی ئامادە نەبوو شێخیش ئەمەی وەرنەگر بڵێ بەخوا خەڵکی دڵسۆزم هەیە مێزەر و جامانە و کڵاوەکەی دانا و سەری ڕوت کرد و فەرمووی دەبێ دەروێش سێ جار تف لەو سەرم بکەیت هەر چەند وتی ناوەکتی بەو خوای لەم ژوورە نایڵم بڕۆیە دەرەوە ئەبێ سێ تف لەو سەرم بکەیت سەرێک بچێتە ڕیزی کەلامی خوا و قورئانی پیرۆزەوە پەنا بەخوا تۆ کافر بووی سەرت با منیش سەم سەرەی من بە خەجاڵێتی نەچێتە دیوانی قیامەت کە خەڵکی پێ کافر بوو بێ هەتا دەروێت سێ تفی لە سەری شێخ نەکرد نەیهێر بڕوا ئەمجا دەری کردوکتی بەم لای و تەکێ و خانەقای مندا نەیتەوە هەر سوێند خواردنێک خەڵکمان هەیە باوەڕتان بێ کە دەڵێ بە گۆڕی فڵان کەس هەموو لەشی مسوڕکەی پێدا دێ ڕەنگە بڵێ بەخوا هەر بەلای و مشکیلە نەبێ ئەمە پێی کافرە وەکو دەروێش کافرە بەڵام ئەگەر بۆ خۆشەویستی بوو کابرا هێندە باوکی خۆش دەوێ یان ڕێزی ئەو تۆ دەگرەوە بە سەری تۆ بە گۆڕی فڵان کەس ئەمە بۆ خۆشەویستی بوو یعنی هیچ لە دڵیا هیچ گەورەیەک نەبوو ئیمامی نەوەوی لە ڕیاض الصالحین ڕەحمەتی خوای لێ بە ڕیاض الصالحین کتێبێکی گەورەی ئیمامی نەوەوی لە علمی حەدیثە ئەفەرمێ ئەمە زەجری پێغەمبەرە کە بەڕێزەکەم خۆل لە سوێن خواردن بە غەیری خوا بپارێزە شێخ ابن حەجەر لە کتێبی الزوائج الزواجر عن اقتراف الكبائر دەفەرمێ هەر کەسێ سوێن بە غەیری خوا بخوا ئەوە گوناهی گەورەی ئەنجام داوە یەکێکە لە کەبیرە جاکە نەزانیوە لە ئێستاوە تۆبەی لێ بکەو خۆتی لێ بپارێزە ئەگەر سوێند بخۆم بەخوا بە درۆ بڵێم قەسەم بەخوا ئەو ئیشە وا نەبووەوە درۆش بکەم بەڵام بەخوا سوێندم خواردووە بەلامەوە خۆشەویسترە لەوەی کە سوێن بە غەیری خوا بخۆم و ڕاست بکەم بڵێم بەسەری تۆ نەچووم بە فڵان شوێن ئەوان ڕاستە بڵێم قەسەم بەخوا نەچووم بۆ فڵان شوێن درۆش بکەم ئەوەی سوێندە بە درۆکە مادام بەخوایە پێم خۆشترە لەوەی سوێن بە فڵان کەس بخۆم بە ڕاستیشم بێ ئیمامی نەوەوی لە شەرحی صحیحی موسلیمە لە مجلدی یانزە صحیفەی سەد و پێنجا دەفەرمێ عەبدوڵڵای کوڕی عەباس کە ئامۆزای پیاغەمبەرە صلی سەلەم فەرموویەتی لەئەن ئەحلف بالله مئة مرة ئەگەر سوێن بەخوا بخۆم سەد جار فآثم بەدرۆ سەد کەڵەت سوێن بەخوا بخۆم بەدرۆ گوناهبار بم خير من أن أحلف بغيره فأبره بەلامەوە هێشتا ئەوە تاوانەکەی سوکترە لەوەی یەک جار بەغیری خوا سوێن بخۆم و ڕاستیش بکەم ئەوە ئامۆزای پێ سەڵ سەلەما دەفەرمێ چاو لێە شەرع ئەمە شەرعی خوایە ئارزوی من و تۆ ناوێ بەکابێت تێیدا ئایا سوێن بە پێغەمە ساڵ سەلم دەخورێ خەڵکێکەیە وەکو عەرزم کردن دروست نییە بڵێ بە قەبری پێغەمبەر دروست نییە بڵێ بە سەری پێغەمبەر ئەمە هەر کەس علەما خلافیان نییە بەڵام بڵێ بە حەقی پێغەمبەر ئەمە لێرەدا قسەیەکەیە کابرا وتی بە حەقی پێغەمبەری خوا ئەمە شیخ الاسلام ابن تیمیه لە مجلد 27 مجموع فتاوادا لە لاپەڕەی 349 دا دەفەرمێ علەما گەورەکانی ئەم دینە ئاخر لەمانە زاناتر لە علمی ئیسلامیدا پێشینی نەبووە سەلەفی صاڵحن ئیمامی مالیک ڕەحمەتی خوای لێبێ پەنجا ساڵ لە میحرابی پێغەمبەرا پێشنوێژی بۆ خەڵک کردووە ئیمامی شافعی سەرمەسەبی ئێمەی میللەتی کوردە و نوری چاومانە هەزار ڕەحمەتی خوای لێ دانەری کتێبی بەناوبانگی ئەلئوم ئیمامی ئەبو حەنیفە چل ساڵ بەدەست نوێژی نوێژی عیشا نوێژی بەیانی کردو لەو سەرماڵە هەر خزمەتی عیلم و شەریعەتی کردووە ئیمامی ئەحمەدی کوڕی حەمبەل کەوا لەژێر تەعزیبا خۆی ڕەمەدە نەبوو یەک سانێ لوشەیەک بۆ دژایەتی ئەم دینە بدرچێنێ ئەم چوار زانا گەورە کە هەرچی عالمی ئیسلامی لەسەر فتوای ئەوان دەڕوا دەفەمون لا يحلف بالنبي دروست نیە سوێند بە پێغەمبەری بخۆی ئەوان وا دەفەرمون بەڵام ئیمام ابن قدامەی مەقدیسی لە کتێبی المغنیدا لە مجلدی نۆدا لە لاپەڕەی 513 دا دەفەرمێ ئیمامی ئەحمەد قولێکیکەی هەیە بەس ئیمامی ئەحمەد بە تەنها جارێکیان فەرموویەتی ئەگەر کابرا کوتی بە حەقی پێغەمبەرایەتی پێغەمبەر ئەمە سوێندە ئەگەر شکاندی دەبێت کەفارەتی بدا چونکە شایەتیدان بە حەقی پێغەمبەر یەکێکە لە ڕوکنی ئیمان تۆڵێ ئەشهەد و ئەنە محەممەدان ڕسول الله لەگەڵ لا ئیلاهە ئیلا اللهدا ئەویش یەک قسەیەتی بەڵام ئەم قسەیەش دووبارە ڕەت دراوەتەوە ئیمامی قورتوبی ها علەمای ئیسلام چەند دڵیان گوشاد بووە ئیمامی قورتوبی لە موجەلەدی شەشی تەفسیرەکەیدا کە الجامع لأحکام القرآن لە لاپەڕەی دوو سەد و حەفتا دا دەفەرمێ ئیمامی ئەحمەد لەم قسەدا نەیپێکاوە دروست نییە بە حەقی پێغەمبەریش سوێند بخورێ چونکە دروست نییە بە حەقی پێغەمبەرانی پێش پێغەمبەر سوێند بخورێ بۆیە بە حەقی حەزرەتی ئیبراهیم بە حەقی حەزرەتی نوح ئەوە گە سوێندی خوار کەفارەتەکەی نییە چونکە سوێندەکە دانامەزرێ کەواتە ئەویش یەکێکە لە ڕوکنی ئیمان بە پێغەمبەران ئەی بۆ سوێند بەوە دانامەزرێ یعنی علەما بە کورتی لەسەر ئەمە بە کورتی و بە کوردی چاک وانیە بەغەیری ئەڵڵا سوێن بە هیچ شتێ بخۆی و ئەگە گەنجێکیشمان بینی مامە حاجێکی پیرمان وتی بە حەقی پێغەمبەر لێ ڕامەپەڕە چونکە قسەی عالمێکی شەیە کاتی خۆی ئەویش لە قیامەتا لەو فتوای خۆی بەرپرسیارە بەڵام بە هەمومان بگەڕێینەوە سەرەوەی بەس سوێن بە ذاتی ئەڵڵا بخرێ چونکە پێغەمبەر سەڵام بۆ خۆی فەرمووی لا تحلفوا الا بالله ئومەتەکەم وەسیەت بێ بەغەیری ذاتی ئەڵڵا سوێن بە هیچ شتێکی کەمەخۆن با ئەو سوێن پێخراوە پێغەمبەری خوارد بێ صلی الله علیه وسلم شتێکی نابەجێی تر کە لە سوێندا بەکاردێ کابرا سوێن دەخوا ئەڵێ بۆن منە لەسەر دزیەکە لەسەر کارێکە لەسەر تۆمەتێکە ئەڵێ وڵا دەبێت سوێن بە قورآانی خواردە قەیناکە دەبێت سوێنم بە تەڵاقش بۆ بخوا چونکە بڕای پێ ناکەم دەزان بە درۆ سوێن دەکەی خواردە بۆی تەڵاقیشی بکەوێ ماڵوێرانی کەم ئامە ئەمە لە کوردەواری ئێمەدا گەلێ هەیە دەبێت سوێندی بە تەڵاقیشم بۆ بخوا ئەو کەسە ناحاڵیانە لە دین با تخوا گوێ لەم فەرموودەیەی پێغەمبەر بگرن صلی الله علیه وسلم خۆشەویست بۆ سەحابەکانی باس کرد و فەرمووی ڕا عیسی بن مەریەم رجلا یسرق حەزەتی عیسای کوڕی مەریەم ئەزانی حەزەتی عیسا چ پێغەمبەرێکی پایە بەرز بۆ سەلامی خوا لە خۆی و لە دایکی بەبێ باوک لە دایک بووە وەکو ئادەم وایە ئەوەندە پێغەمبەرێک کە موعجیزەی لە دایک بوونەکەی زۆر گەورەیە معجزەی بەرزبوونەوەکەی هاتنەوە سەر دنیای ئەمە هەموو معجزاتە ئا ئەو پێغەمبەرە پایە بەرزە پیاوێکی بینی دزی دەکا لە دوکانێک لە ماڵێک شتێک دزی دەکا بانگی کابرای کرد و دەستی گرت و فەرمووی ئەسەرەقتە ئەوە دزیت کرد عیبە برام دزی مەکە شەرمەزاریە خەجاڵەتی قاپی خوا دەبی ماڵەکەت حەرام دەبێ کابرا وتی کەلا والذی لا اله الا هو نەوەڵا عیسا من دزیم نەکردووە قەسەم بەو خوای شەریکی نیە دزیم نەکردووە حەزەتی عیسا بەو چاوانەی خۆی چاوی لێ کابرا دزی دەکا حەزەتی عیسا کە ئەمەی گوێ لێ بوو کابرا کوتی قەسەم بەو خوای شەریکی نیە و هەر بۆ خۆی خوایە کە ئەڵڵایە دزیم نەکردووە فەمووی ئامنت بالله وکذبت عینی ئیمانم هەیە بەخوا چاوی من درۆ دەکا کاکە تۆ دز نی چاوی من درۆ دەکا کە چاوی پێغەمبەران درۆ ناکا چاوی من درۆ دەکا و مقابلی سوێن دەکەی تۆ ناوەستێ کاکە گیان تۆ ڕاست دەکەی فەرموو خۆ ئاگادارت بێ چاو لێیە بۆیە ئیبن حەجەر لە فەتح الباریدا لە مجلدی چواردەدا لە لاپەڕەی سێ سەد و سی و شەشدا دەفەرمێ لا يجوز لأحد أن يحلف أحدا بغير الله لا بطلاق إلى آخره دروز نییە هیچ کەسێک کە خۆی بە مسلمان دەزانێ بە کەسێ بڵێ وەرە سوێندم بۆ بخۆ بە غیری خوا بڵێ وەرە بە تەڵاق سوێندم بۆ بخۆ بڵێ وەڵا بە قورعان و سوێند خوا دڵم قەنەعەت ناکە وەرە تەڵاقیشی پێ بخۆ ئەمەم گە مسلمان بێ نابێ وابڵێ لە فەتح الباریدا شەرحی صحیح بخاریە لە مجلدی چواردە داوا دەفەرمێ ئەو مەلایە دەبێت لە مەلایەتی دەربکرێت کە خەڵکی بە تەڵاق سوێندا ئەو حاکمە دەبێت لەسەر مێزی دادگا فەرمانڕەوای وەخت ملی بگرێ و دەریکا چونکە نەزانە بە قانونی ئاسمانی و قانونی سەر زەوی کە تەڵاق سوێندی پێ ناخورێ دەبێت حاکمەکە دەربکرێ لە وەزیفە و بزانن هەر کەسێک سوێندی زۆری خوارد ی سوێندی بە درۆ کە دەڵێ قەسەم بەخوا خوا شاهیدە نەعوذ باللە خوا شاهیدە بەوەندەی نادەم قەسەم بەخوا ئەوەندەم پێداوە دەست دەکا بە سوێند خواندن یەک لەسەر یەک ئەفەرمێ ئەمە ڕاستە قەناعەت بە مشتری دەکا و بە ملیدا دەدا و لە کۆڵی دەپێچێ بەڵام بەرەکەت لەو پارەدا نایەڵێ کە فرۆشێر وەری دەگرێ فرۆشە بەرەکەت لەو ماڵەیدا نیە باڵوڵ هەبووە جەنابتان ناوتان بیستووە خۆی ناوی بەهلولە لە کوردەواریدا پێوان باڵوڵە شێر بەڵام بەعکسەوە باڵوڵی دانا و ژیر بووە زۆر پیاوێکی عاقڵ بووە لە سەردەمی هاڕونە ڕەشیددا ژیاوە هاڕون وتی وەرە تۆ پیاوێکی زۆر زیرەک و چاوتیژ و وردبینی دەتکەم بە لێپرسراوی بازار بڕۆ مراقبەی بازار بکە دوکاندارە غەشاش و معاملە چیە دەستبڕەکانم بۆ بدۆزەوە عقوبەیان دەدەم وتی باشە بە من دەکرێ چونکە پیاوێک بووە لە جلی فەقیرا خۆی گۆڕیوە لە جلی گەدا خۆی گۆڕیوە لە سواڵکەریا دەوری بینیوە خەڵک هەستی پێ نەکردووە نا خۆی باوڵ نیە بەهلولە و پیاوێکی زۆر دانا و ژیر و عاقڵمەند بووە ئەڕوا سەیرەکە لە پەنای دوکانێکەوە بۆ خۆی کروشمەکە لە سەرمانە ئەم وەختانە بێ سەیرە کاک کابرای دوکاندار بازاڕی گەرمە ئەو دێ و ئەو دەڕوا حەد دایمە لەسەر زمەتی خوا شاهیدە بەخوا ئەوەندەم پێداوە باوەڕکە قەسەم بەخوا خێر ناکا خێری بکردا چۆن نەمدەدا بە تۆ سەیرە کاک بازاڕی دا ناکەوێ هەر فریای پارە وەرگرتن دەکەوێ تۆزێ نزیک بازاڕ چۆڵ بوو چوو بۆ لای و مەرحەبایی کرد و وتی منیش بازرگانم و کڕین و فرۆشتن دەکەم ئەرێ وەزعی ژیانی ئێرە چۆنە من خەڵکی وڵاتە نیم وتی کوڕە وەزعی ژیانی چی کوا ژیانمان هەیە وتی بۆ شکر بازارت باشە وتی جا با هەر باش بێ حە یەک دەقە دڵم ئیسراحەت نییە ماڵ و منداڵی خراپ ژنی خراپ نازم ئەم پارە هەموو وەردەگرم کە چی چی لێ دێ هیچمان دیار نییە گەلێک گازندە و گلەیی لە وەزعی ژیانی خۆی کرد خواحافیزی لێ کرد و ڕۆی وتی نا چاک پاداشتی خۆت وەرگرتووە ئەو دڵە کە ئیسراحەت نەبوو با هەموو دنیات هەبێ ڕۆیش بەیانی چۆ لای کابرایەکی کەسێکە پێیەکی بە ویقار سوێن لەسەر شت ناخوا ئەڵێ کاکە بۆ ئەوەندە یەفرۆشم ئاخر کاکە گرانە باوەڕ کە ڕەم بێ بۆ من خێر نەکا لەوەندە زیاتر نیان دەگوت ئەگە توانات هەیە لەوەندە زیاتر ڕەم بێ ئەوەندە خاتر بگرم ئەگە بە خاتری بزانی ئیتر بەم شێوەیە زۆر بە ئەمینی زۆر بە پیاوانە بە بێ سوێن خواردن بە بێەوەی کابرا دەڕوا ئەمجاڵە وەرە ئەوە گە ڕۆیشتی کوتی وەرەوانێ نیشانە دەستی بڕیوی ئەی بۆ یەکەم جار پێ نەدەفرۆشتی دەی مەکڕا جارەشکات گەڕەکێ دوور کەوتۆتەوە ئەنجا دێتەوە وەرە پێت دەفرۆشم نیشانەوە دەستت دەبڕێ نیۆڕۆ چوو بۆ لای وتی وەزعی ژیانی تۆ چۆنە کوتی کوڕە هەزار حەمد و سەنا بۆ خوا کوتی کردۆزە بازاڕت کزە وتی کوڕە لە خوا بەزێ بە وەڵڵای عیبمان نییە باوەڕکە زۆر زۆر مورتاع دەژیم وەڵڵای باوەڕکە بازاڕ ئەوەندە قەڵەبەڵەوێ ناخۆشە ئەوەندەی خەوەری یەگرم زۆر قەناعەتم پێ کردەوە وەڕاستی ژیانێکی زۆر خۆشم هەیە هەزار جار حەمد و سەنا بۆ خوا زۆر پیاوێکی دڵگوشاد بوو شوان ویستیقالی نووسی لە وەزیفەکەی وتی هاڕون بە هاڕونە ڕەشی وتی بەڵێ وتی منە میشە ناکەم وتی بۆ وتی باوەڕت ببێ مراقبەی حکومەتی ناوێ خوا لەم دنیادا پێش قیامەت عقوبای ئەوانەی داوە کابرای دەستبڕم دوێنێ بینی بە سوێن بە سەری بەخوا گەورە و بە مقدساتی ئەم دینە کە سوێندی دەخوا چۆن دەستی خەڵکی دەبڕی خوا لەم دنیادا ژیانی لێکردووە بە جەهەنەم پێش جەهەنەمی قیامەت کابراشم بینی کە بەڕاستگۆییەوە تەشویقی ئێمە و خەڵاتی ئێمەی ناوێ حکومەت خەڵاتیکە خوا لەم دنیادا دڵی ئاسوودە کردو ماڵ منداڵی بە ڕەحمەت کردو بەرەکەت خستۆتە ڕزق و ڕۆزیەوە لێی گەڕێ قیامەتی شەیە کە تۆڵەیان لێ بکاتەوە من هەمیشە ناکەم و ناچمەوە بۆ ناو بازاڕ ئیستیقالەی لە کارەکەیدا تۆش بەرەکەت لەو شتەدا نییە کە دەیکڕی بۆ چونکە عەقڵت گاڵتەی پێکراوە کابرا بۆ بە سوێندی بەدرۆ بتخەڵەتێنێ برام کابرای فەڕش فرۆشت گەڕەکێ دوور کەوتووە دەڵێ ئەم فەڕشە بە سێ سەد هەزار نادەم کەچی دوای بە سەد و پەنجا هەزار خەڵک لێی دەکڕێ ئەمە گاڵتەی بە عەقڵت کردووە نەوەڵا بڕۆ پەنجا هەزاری لە شوێنشکە لە لای پیاوێکی ڕاستگۆی دوکاندار لە کۆگایەکا پێ بدەی باشترە نەک ئەو کابرای دەستت ببڕێ کە کوتی وەرە وەرەوە دەدەمێ نەوەڵا بۆ یەکەم جار پێ نەدەفرۆشتم دیارە یەکەم جار مەجالت نەبوو دەستم ببڕی مەویز بووی لێم ئەو گاڵ عەقڵە نابێ گاڵتەی پێ بکرێ بیکڕی باوەڕ بە خێری لێ نابینی ممحقە للکسب والبرکەتی لە کۆتاییشدا ئەم وشەیە دەڵێم لە ئاخری وتارەکەدا لە کوردستانی ئێمەدا و لە هەموو دنیادا سوێن دەخورێ لە پەرلەمانی کوردستاندا سوێن خورا و وەزیرەکانیش سوێندیان خوارد کە من تێبینیم هەبوو هەڵم گوتۆ بۆ ئێستا وتیان سوێن بە یەزدانی مەزن پارێزگاری لە یەکێتی گەل و سەروەری خاکی کوردستان دەکەم لەسەر ئەم وشەیە سوێند بە یەزدان، باشە بۆ نایان گوت سوێند بە اللە، سوێند بە خوای پەروەردگار، وە قورئانێک دان درابوو یاو هەر نەیلێر دەستی لێ نزیک کاتەوە، ئەگەر قورئانەکە دەستت خستە سەر بڵێی قەسەم بە کەلامی خوا کە قورئانە ئەمە سوێندەکە دروستە، وە ئەگەر سوێندت خوارد بە خوا هەر قورئانەکەی ناوێ لەوێ داندرێ کە ئینجیلیشان لە تەنیشتەوە ئینجیلی تەحریف کراویان لە تەنیشتەوەدا نابوو و وشەی یەزدانیان بەکارێنا نەیلێ گوت سوێند بە اللە سوێند بە زاتی خوای گەورە دەیگوت سوێند بە یەزدان کە ئەمە هەرچەند پێی دەوترێت ئاوەڵواتای خوا هاتووە یەزدان بە ناوی و ئاوەڵواتای ئەڵڵا هاتووە بەڵام وشەیەکە هەم لاوازە لە مەعنادا هەم ئامانجێکی لە پشتەوەیە وشەی یەزدان لە زمانی کوردیدا بە معنای سۆمای چاوان و بینایی چاوان دێ لەبەرەوە ئاگادار بن برایانی ڕۆشنبیر خوێندکار مامۆستایان قەت مەڵێ بە ناوی یەزدانی مەزنەوە ئەوەی وای گوت بزانە هەدەفێک لە پشتێوە هەیە یەزدان واتە بە سوێند بە سۆمایی چاوان بە بینایی چاوان کەمە یەزیدەکان بەکاری دێنن بۆ ڕازیکردنی دڵی ئەوان بوو لەوێدا و لای زەردەشتە کۆنەکان کە ئێمە زەردەشتی نین بەخوای شەڕ دەوترێ ئەهریمەن بەخوای خێر دەوترێ یەزدان یعنی بۆی زەردەشتەکانیش ئێرانەکانیش ڕازی کەن کە بەڵام لە لای ئێمەی مسلمان بابە خوای خێر و شەڕ نییە خوا هەر یەکە ئەڵڵایە خێری بەدەستە شەڕی تۆی بەدەستە تووشی بەڵات بکە تووشی خێرت کە ژێنەرە، مرێنەرە، ڕۆزیدەرە، سەرخەرە، ژێرخەرە، ئەمە هەمووی هەر خۆیەتی، یەک اللە هەیە، بۆیە ئەو وشەیە نابەجێ بوو، موسڵمان دەبێ خۆ لەوە پارێزێ وشەی یەزدان بەکار مەهێنە بە ناوی یەزدانی مەزن، نەخێر بە ناوی اللە، بە ناوی خوای تاک و تەنها، بە ناوی پەروەردگاری جیهانیان دەبێ ئاوا سوێند بخورێ. و جێگەی پرسیارە لە کوردستاندا لە پەرلەماندا بە وەزیرەوە بە گزیرەوە هەمووی کە سوێن دەخوات دەست دەخاتە سەر قورئان و سوێن بە قورئان دەخوا لە دادگاکاندا داوا لەسەر کراو کە شاهید بەرامبەری نییە شاهیدەکان کە سوێن دەدرێن هەر بە قورئان سوێن دەدرێن کەچی سبحان الله سەیرە عمل بە قورئانەکە ناکرێ ئەخە تۆ کە سوێندی پێ دەدەی ئەی بۆ ئیشی پێ ناکەی حاکم لەسەر دادگاکەدا سوێن بەو قورئانە دەدا کەچی مەحکەمەکە بە پێی شەرعی قورئان بەڕێوە ناچێ ئەینا دزێک موعەبەد ناکرێت لە سجنا ئەینا زیناکارێک چوار ڕۆژ ناگیرێت دوای بەڕەڵڵاکرێ ئازادی شەخسی لەلای قورئان نییە ئەمە هەمووی زۆجە زوڵمی لێ دەکرێت جاری وا کابرای گیراو چونکە قورئانەکە حکمی پێ نەکرا کە مەش بەڕاستی جێگای قسە لەسەر کردنە مادام ئێوە قورئانتان قبوڵە کە سوێندی پێ بخورێ دە عەمەلیش بۆ قورئانە بکەن و سوێندیش دەبێت تەنها بە ذاتی خوا بخورێ دروست نییە سوێند بە مرۆڤێک بە سەرکردەیەک بە پیاو چاچێک بخورێ تا خەڵکی لەو ڕاستیە بگەن کە مرۆڤ دەبێت مەبدەئی بێ مەبدەئیش دەبێت نەگۆڕ بێ ئازاد بێ کۆیلەی کەس نەبێ مرۆڤ چونکە الناس سواسیەتون کە ئەسنانی المشتی ڕێز و حرمەت پێویستە هەبێ و بە کردەوە بکرێ نەک بە سوێن پێ خواردن نانی پێوە بخورێ لە پەنایدا خۆت پەنا بدەی کەواتە ئەم ئیسلامەی ئێمەیە مرۆڤ ئازاد دەکات و پێی دەڵێ هەمووتان بەندەی یەک خوان کە ئەڵڵایە هەمووتان وەکو یەک هەوای خوا هەڵدەمژن ئەو کەسەی تۆ سوێندی پێ دەخۆی دەتوانێت سێ چوار دەقە بەبێ هەوای خوا بژی هەر وەک تۆ ئینسانە ئەو کەسەی سوێندی پێ دەخۆی محتاجی سفرەی ڕەحمەتی خوایە و دڵۆ پێبارانی ئاسمانە وەکو تۆ ئەو کەسەی سوێندی پێ دەخۆی دەبێت نەمر بێ چێ هەیە نەمرێ تەنها ئەڵڵا دەمێنێتەوە کە هەر ئەڵڵایە دەبێت سوێن پێخورا و بێئاگا نەبێ نەخەوێ ببیستێ لە هەمێ شوێنە لە هەموو شوێنە ببینێ کە ئەمە تەنها لە ذاتی پاکی بێ شەریکی اللە جل جلاله دەوەشێتەوە کەواتە با ئەم مەسەلە شەرعی ئیشاءاللە جوان وەرگرین و گوێ بێ وبگرین حتا دەتوانی ڕاستگۆ بە محتاج بە سوێند خواردن بۆ خەڵک مەبە واگەر ناچاریش بووی سوێند خۆی تەنها بڵێ بە گەورەی خوا بە ذاتی ئەڵڵا بەوە زیاتر دروست نییە سوێند خۆی خوایە لە دینی خۆت شارەزامان بکەی خوایە هیدایەتی هەموو لایەکمان بدەی خوایە ئەوانەی چاکن چاکتریان کەی دامەزراو و ڕاگیراویان کەی خوای پەروەردگار ئەو کەسانی خراپەکارن یا ڕەبی خوایە بە ڕەحمی خۆت خوای پەروەردگار بە گەورەی خۆت یا الله یا ڕەبی هیدایەتیان بدەی خوای ڕەحم خەیە دڵی کاربەدەست و مەسولانی ئەم وڵاتەوە بە زەییەکیان بە کاری ئەم میلەتەدا بە وەزعی ئەم میلەتەدا بە پارەی ئەم میلەتەدا بێتەوە خوایە ژیانمان خۆشکەی لە بەڵا لە ناخۆشی بمان پارێزی یاڕەبی خوایە ئەم پەتا و ئەم ئەنفلۆنزای ئێج وەن ئێن وەنە یاڕەبی خوایە کە لە ناوماندایە کە ئەنفلۆنزای بەراز ناسراوە هاتۆتە کوردستانەوە خەڵکیشی لەناو بردووە یا ڕبی خوا لەناومان بیبەیە دەرەوە لە وڵاتی هەموو مسلمانان بیبەیە دەرەوە یا ڕبی خوا نەخۆشەکانمان بە ڕەحمی خۆت شیفا بدەی یا الله ئەو نەخۆشانەی کەوا لە هەموو شوێنە مەئویسن تەنها قاپی ڕەحمەتی تۆ کە شافی ماوەتەوە یا ڕبی خوا لەبەر خاتی ئەم دەستە بە دەست نوێژانەوە ئەو کەسانی دوعایان لای تۆ قبوڵە شیفایان بدەی خوا ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی عاقبەتی هەموو لایەکمان خێر کەی یا ارحم الراحمین داوا لێ دەکەم حاجەکانمان بە سەلامەتی بگەڕێنەوە حەجیان قبول کراو بێ دوعایان گیرا بێ مسلمانانیش وشیارانە تعاملیان لەگەڵا بکەن ئەگەر هاتنەوە بەڕێزان ئەوە لە دوعاکانیش نەچێتە دەرەوە کە دوعامان بۆ حاجەکان کرد هەر کەسێکی حاجی دوعای بۆ کرد بێ ئیشەڵڵا حاجەکە دوعای بۆ ئێمە گیرابووە بە ئیزنی خوا بۆ وڵاتی کورد و کوردستان و وڵاتی موسڵمانان گیرابووە ئەگەر هاتنەوە لەم هەفتەیە لەوانێت تەشریفیان بێتەوە بەخێر بێنەوە بەوەی ئەم نەخۆشی و هەراو بەزمەوە تخوا بە کارێک نەکەین نە ئەوان ناڕەحەت کەین نە خۆمان توش کەین ڕەمە منەوە خۆم زەرو نەبێ بچم وەلا هیچ حاجیەک وەک کەسیش گلەیمان لێ نەکا وەزعەکە وایە کاتەکە وایە ئاوی زمزم چەند بە نرخە بە هەر نەتی بیخۆێت بە تەشریفە فەقیرە کابرا خۆ نیەتی بە پەرداغ بیگێڕێ دەبێت لە قاپێکی بچکۆلەی ئەوەندەدا باوەڕکە کابرایەک نەخۆش بە پەنجا کەس لێی دەگرێتەوە ئەمە لە جیاتی شیفات بووە بە دڵ و دەروونت پڕ دەبێت لە کێم و زوخا و نەخۆشی و سیل لەبەرەوە حەد پێویست ناکە بە تەلەفۆنێک دەتوانی و ئەویش هەموو لەسەر یەک نا کورە لەو سەر ڕێگایە دوایی تووشی ببێ یا ڕەبی مام حەجی حەجەکەت قبوڵ بێ و دوعای خێرت بۆ کردبین ئەمەندە کافیە و هەر خزم و کەسوکارەکەی خۆی دراوسێکانی خۆی بچن بۆ لای ئێمە لە شارۆچکەیەکی ئەما گەورەدا دەژین و هەموو خزم و کەسوکارین هەموومان خزمی یەکین هەموومان کەسی یەکین هەموومان برای ئیمانی یەکین لەبەرەوە ئیشاڵڵا مڕاعاتی ئەوانیش بکەن و هیچ کەسێکی ئیشاڵڵا کە دوورە لە جەنابتان و ڕووی جەنابتان چاوی لە هەدیە و دیاریەوە نەبێ نەڵێ مام حاجی تەزبیحێکی بۆ نەهێنان تەزبیحێک بایی هەزار دینار تخوا بۆ خۆن نایکڕی چونکە ئەوەگە بە ملیۆن تەزبیح بێنە فریان ناکەوێت چاو لە هەدیە و دیاریەوە نەبێت تەنها بەخێر بێەوە واگە جاران بۆ یاقومی ئاوی زمزم کافی بوو کە ئێستا بەداخەوە بەهۆی ئەم نەخۆشیە چونکە پەرداخە ناکرێ مووی فڕێدا واگە پێشت خواردەوانێ بەڕاستی ئەو دەمی نەخۆشی پێوە بێ ئەم پەتایە وایە یەک کەس بیگرێتەوە لە ماڵەکە هەمووی دەیگرێتەوە لەبەرەوە خۆتانی لێ پارێزن و داوا دەکەین خوا بمان پارێزێ ئەوەش کە نەخۆشیەکەی گرتووە خوا شیفای بۆ بنێرێ ئامین ئامین الحمد لله رب العالمین